زانستی زارەکان، لاپەڕەی حەوت. زانستی زارەکان یان دیالۆکتۆلۆجی ئەو زانستەیە کە بایەخ بەو دیاردە و هۆکارانە دەدات کە دەبنە هۆی سەرهەڵدان و پەیدابوونی دیالێکت یاخود زار، لەهجە. یان ئەو هۆکارانەی وا دەکەن زمانێک بۆ چەند زارێک دابەش بێت کە هەر یەکێک لەو زارانە بە گۆڕانی شوێن و ناوچە و قسەپێکەرانی دەگۆڕێن. زاراوەی دیالێکت یاخود زار، ئەم زاراوەیە بەڕەچەڵەک زاراوەیەکی یۆنانییە و لە سەدەی شازدەهەم لە سەردەمی ڕاپەڕین ڕێنیسانس بۆ گفتوگۆکردن لەبارەی سامانی ئەدەبی ناوچەییەوە بەکارهات. ڕێنیسانس بریتییە لە زیندووکردنەوەی مرۆڤی ئازاد بۆ گەڕانەوە بۆ شارستانی مەزنی یۆنان، گریک و ڕۆمان. پرسیار، بۆچی زاراوەی دیالێکت یاخود زار لە سەردەمی ڕاپەڕیندا بەکارهات؟ وەڵام، بە لەبەرچاوگرتنی ئەو گریمانەیەی کە لە سەردەمی ڕێنیسانس وشیاری ناوچەیی گەشەی کردووە ئەوا دەبینین هەوڵدان بۆ جیاوازیکردن لە نێوان زمان و زاردا بە بڵاوی ئیشی لەسەر دەکرێت و دێتە ناو لێکۆڵینەوەکانەوە چونکە بۆ خودی یۆنانیەکانیش زاراوەی زار گرنگی و بایەخی زۆری هەیە لەوێدا بەو شێوازە ناوچەیانەوە دەڵێن کە خاوەنی سامانێکی ئەدەبین چۆنێتی پەیدابوونی دیالێکت یاخود زار. لاپەڕەی هەشت بێگومان کۆمەڵێک هۆکار یاخود فاکتەر بۆ پەیدابوونی زار لە زماندا هەیە. خاڵی یەکەم هۆکاری کۆمەڵایەتی پەیوەندی بە عادات و تەقالید و نەریتی ناو کۆمەڵگا و دابشبوونی چینەکانی کۆمەڵگاوە هەیە. خاڵی دووەم هۆکاری سیاسی ئەمە دوولایەن دەگرێتەوە ئەلف ئەوەیە کە میلەتێک خاوەنی حکوومەتێکی ناوەندی مەرکەزی نەبێت. باء کە حکومەتی ناوەندی هەیە، بەڵام لە بەرفراوانی سنووری حکومڕانیەکەی ناتوانێت دەسەڵاتی بەسەر هەموو ناوچەکاندا بکێشێ. بۆیە دەسەڵاتی ناوەندی لاواز دەبێت و وا دەکات کە هەر شوێنە و یان هەر ناوچەیەک شێوە قسەیەکی تایبەتی هەبێت. خاڵی سێیەم، هۆکاری جوگرافیای سروشتی و هەڵکەوتووی ناوچەکە. خاڵی چوارەم، ڕادەی ڕۆشەنبیری و لایەنی دواکەوتوویی کۆمەڵەوە. خاڵی پێنجەم لایەنی فۆنۆلۆجی واتا دەنگسازی بۆ نمونە نووسی دەبێت بە نڤیسی خاڵی شەشەم لایەنی ئابووری چون یەک دابش نەبوونی ئابووری لە شوێنە جیاوازەکاندا ئەمەش هۆیەکە بۆ پەیدابوونی زار خاڵی حوتەم هۆکاری بایۆلۆجی و فیزیکی ئەمە ڕەنگە تا ڕادەیەکی زۆر پەیوەندی بە دروستبوونی مرۆڤەوە هەبێت تیۆرەکانی دابشبوونی زمان بۆ چەند زارێک لاپەڕەی نۆ لەم بوارەدا دەتوانین دوو تیۆری یاخود مۆدێل دەستنیشان بکەین کە هەردووکیان باسی چۆنێتی دابشبوونی زمان بۆ زار دەکات بێگومان ئەم دوو تیۆرا بۆ پەیوەندی لە نێوان زمانەکان کەڵکیان لێوەردەگیرێت یەکەم مۆدێلی درەختی خێزانی لە سەدەی نۆزدەدا سەری هەڵدا ئەم مۆدێلە زیاتر لە بواری لێکۆڵینەوەی مێژوویی لە زماندا دەرکەوت پرسیار، بۆچی لەم کاتەدا لە سەدەی نۆزدە لێکۆڵینەوەی مێژووی لە زماندا دەرکەوت؟ وەڵام، لەبەر ئەوەی لێکۆڵینەوەی مێژووی زمان لە سەدەی هەژدەوە دەستی پێکرد بێگومان ئەم تیۆریە وەک بەرئەنجامێک لە لێکۆڵینەوەی مێژووی زماندا دەستی پێکرد لە ڕاستیدا لێکۆڵینەوەی مێژووی بە پلەی یەکەم بە دوای زمانی بنچینەیی دەگەڕا لەگەڵ ئەوەشدا چۆنێتی جیابوونەوەی زمانەکانی ئێستاش واتە بۆ یەکەم جار ئەم تیۆرە لە لێکۆڵینەوە مێژووییەکانی زماندا پەیوەندی نێوان زمانەکان و هۆکاری لێک جیابوونەوەیانی خستە ڕوو پاشان وەک مۆدێلێک لە دابشبوونی زمان بۆ چەند زارێک کەڵکی لێوەرگیرا بۆ نمونە زمانی و کوردی وەردەگرین زمانی کوردی دابش دەبێت بەسەر چوار شێوە دیالەکتدا یەکەم دیالەکتی کرمانجی ژوورو دووەم دیالەکتی کرمانجی ناوەڕاست سێیەم، دیالێکتی کرمانجی خوار و چوارەم، دیالێکتی گۆران. پاشان زاری کرمانجی ژوور و ئەم ناوچانەی لای خوارەوە دەگرێتەوە، بایەزیدی، هەکاری، زاری ڕۆژئاوا، بۆتانی، شەمدینانی، بەهدینانی. دیالێکتی کرمانجی ناوەڕاست ئەم ناوچانەی لای خوارەوە دەگرێتەوە، موکری، سۆرانی، سلێمانی، گەرمیانی، ئاردەڵانی. دیالەکتی کرمانجی خوارووش ئەم بەشانەی لای خوارەوە دەگرێتەوە، کەلهوڕ، لوڕی، بەختیاری، لەکی، مامەسەنی، کۆهکلوویی. دیالەکتی گۆرانیش ئەم ناوچانە دەگرێتەوە، گۆرانی، هەورامانی، باجەلانی، زازا. زمانی کوردی لەم بەشانە پێکهاتووە. لاپەڕەی یانزە. یەکەم کرمانجی ژوورو، دووەم کرمانجی خواروو، سێیەم کرمانجی ناوەڕاست، چوارەم گۆران گرنگی و بایەخی ئەم تیۆریە لەوەدایە پەیوەندی مێژووی نێوان زمانەکان و گەشەکردنی مێژووی نێوان زارەکانی زمانێکیش دەخاتە ڕوو دووەم مۆدێلی شەپۆلەکان شەپۆلی ئاوی لە سەدەی نۆزدەدا سەری هەڵدا لە ئەنجامی سەرهەڵدانی تیۆری درەختەوە زمانەوانان تیۆرێکی تریاندانە کە مۆدێلی شەپۆلەکانە، لە لایەکی تریشەوە دەتوانین بڵێین تیۆری شەپۆلی ئاوی بەرئەنجامی لێکۆڵینەوەی بەراوردییە لە زماندا. لە شێوەیەکی گشتیدا تیۆری شەپۆلی ئاوی بریتییە لەو حاڵەتەی کە بەردێک فڕێ دەدەیتە ناو ئاوێکەوە، ئەو شوێنەی بەردەکە بەری دەکەوێت بە دەوروپشتی خۆیدا کۆمەڵێک شەپۆل بڵاو دەکاتەوە. لێرەوە لە ئەنجامی کاریگەری بەردەکەدا شەپۆلەکان دەردەکەون. تێبینی. ئەم تیۆرە زیاتر پەیوەستە بە گۆڕانکاری ناوەکی زمانێک لە چوارچێوەی زمانێکدا گۆڕانکارەکان چۆن ڕوودەدەن هەروەها زمانەکە چۆن بۆ چەند زارێک دابەش دەکرێت و و هەر یەکێک لەم زارانە چۆن کاریگەری لەسەر ئەوی تریان دادەنێن ئەو گرفتانەی ڕوبەڕووی ئەم تیۆریە بوونەتەوە ئەوەیە مەرچ نییە ئەم تیۆرە وێنەیەکی تەواوی دابشبوونی زارەکانمان بداتێ هەر بۆیە ئەم گریمانەش لە بەرامبەریان دانراوە ئەویش ئەوەیە کە دەڵێت ئەگەر چەند جۆرێک لە ڕووەک لە ناوچەیەکی دیاریکراودا بڕوێنین، ئاسایی لە زۆربەی کاتدا لە دەرەوەی ئەو ناوچە دیاریکراوەش هەمان جۆر ڕووەک لەو ڕووەکانە سەر دەردێنێت. ئەگەر ئەم وێنەیە بگوازینەوە ناو زمان، ئەو ناوچەیەی کە ڕووەکەکانمان تیا چاندووە وەک سنووری زارێک وەری بگرین، ئەوا دەبینین هەم زارەکە بۆ چەند شێوەزارێک دابەش دەبێت، هەندێک کاتیش لە دەرەوەی سنوورەکەی خۆی قسەی پێ دەکرێت. پەیوەندی نێوان زار و زمان، یان دیالێکت و زمان. لاپەڕەی سیانزە، زمان بریتییە لە ئامێرێک یان وەسیلەیەک بۆ لەیەکترگەیشتن و گۆڕینەوەی بیروڕا و دروستکردنی پەیوەندییە کۆمەڵایەتییەکان لە نێوان ئەندامانی کۆمەڵانی نەتەوەیەک بە گشتی. بەپێی شوێنی جوگرافی زمان شێوەی جیاجیا وەردەگرێت، بە واتایەکی تر لقی لێ جیا دەبێتەوە، ئەو لقە جیاجیایانە پێیان دەوترێت زار یان دیالێکت، واتە زمان ئامێرە گشتییەکەیە، هەموو ئەندامانی نەتەوە دەگرێتەوە لە هەر ناوچە و وڵاتێکدا بن، بۆ نموونە دەڵێین کوردەکانی سوریا یان کوردەکانی بەڕیتانیا و تا دوایی. بەڵام زار یان دیالێکت بوارەکەی تەسکترە، واتە پانتاییەکی سنوورداری ئەندامانی ئەو نەتەوەیە دەگرێتەوە بە زمانە گشتییەکە قسە دەکەن، بۆ نموونە کە دەڵێن زاری کرمانجی ناوەڕاست یان خواروو تەنها ئەو کوردانە دەگرێتەوە کە دانیشتووی ناوچەکانی سۆران، سلێمانی، هەولێر، پشدەر. بە واتایەکی تر تا زمان نەبێت دیالێکت یان زار دروست نابێ. زمانیش بەبێ زار نییە. لەبەر ئەوە دەتوانرێ بوترێ کە پەیوەندی نێوان زار و زمان یان دیالێکت و زمان پەیوەندی تەواوکارییە واتا پەیوەندی بەشە بە گشتەوە. جیاوازی نێوان زار و زمان. لاپەڕەی چواردە. یەکەم، زمان گشتییە. سنوورێکی جوگرافیایی فراوان دەگرێتەوە، بەڵام زار تایبەتیە و سنوورێکی جوگرافیایی دیاریکراو دەگرێتەوە. دووەم، زمان بەپێی ڕەگەزی ئەندامانی کۆمەڵ ناگۆڕێت، بەڵام زار هەم بەپێی ڕەگەز، هەم بەپێی جوگرافیا، هەم بەپێی دابەشبوونی چینە کۆمەڵایەتییەکان دەگۆڕێت. سێیەم، زمان کۆی هەموو ئەو جیاوازیانە دەگرێتەوە کە لە نێوان زارەکانی ئەو زمانەدا هەن، بەڵام لە ڕاستیدا زار لەسەر بنەمای ئەو جیاوازیانە دروست دەبێت چوارەم بە شێوەیەکی گشتی زمان دابش دەکرێت بۆ جۆرەکانی یەکەم زمانی نووسین دووەم زمانی ئاخاوتن سێم زمانی شعری کە لە ڕاستیدا ئەم جۆرە دابشکردنە لە زاردا بەدی ناکرێت زاری ستاندارد یان زمانی یەکگرتوو. لاپەڕەی پانزە. بەپێی زانستی زارەکان دەتوانین چوار جۆر زار جیا بکەینەوە، یەکەم بەپێی ڕەگەز، دووەم بەپێی جوگرافیا، سێیەم بەپێی زاری چینە کۆمەڵایەتییەکان، چوارەم زاری ستاندارد. زاری ستاندارد بریتییە لەو زمانەی کە لە دامودەزگاکانی حکوومەتدا کاری پێ دەکرێت و نووسین و چاپەمەنی بەو زمانە دەبێت، لە زۆربەی کاتەکاندا بە گشتی لە قۆناغەکانی خوێندندا وانەی پێ دەوترێتەوە، بۆیە تا ڕادەیەکی زۆر بە زمانی حکوومەت یان دەوڵەت دادەنرێت. ڕێگاکانی دروستبوونی زاری ستاندارد ئەمانەن. ڕێگای جۆراوجۆر هەیە لە وڵاتێکەوە بۆ وڵاتێکی تر دەگۆڕێت، مەرج نییە لە هەموو وڵاتاندا بە یەک شێوە بێت. خاڵی یەکەم، بە بڕیارێکی سیاسی لە زۆربەی حاڵەتەکاندا حکوومەتی ئەو وڵاتە بە بڕیارێکی خۆی زارێکی زمانەکە دەکا بە زمانێکی ستاندارد، ئەوەی زۆر گرنگە ئەو زمانەی پایتەختە دەیسەپێنێ بەسەر وڵاتدا خاڵی دووەم بوونی کتێبێکی ئاینی بەزارێکی ئەو زمانە ئەمە لای عەرەبەکان زۆر دیارە خاڵی سێم بوونی سامانێکی زۆری ئەدەبی بە یەکێک لە زارەکانی زمانەکە خاڵی چوارەم لە ڕێگەی بازرگانی و پیشەسازیەوە تێبینی بەڵام ئەگەر هیچ ڕێگایەک لەم ڕێگایانە فراهەم نەبوو ئەشێت لەڕێی هەوڵدانێکی ئەکادیمی زانستی ڕێکخراو بەشداری پسپۆڕانی زمان لە ڕێگەی کۆڕ و کۆنفرانس و تا دوایی، هەوڵ بدرێت لە نێوان هەموو زارەکانی زمانەکەدا زارەکە دروست بێت. پرسیار، ئایا زمانی کوردی خاوەنی زمانی ستانداردە؟ ئەگەر هەیە چۆن؟ و ئەگەر نییە چۆن؟ وەڵام، کورد خاوەنی زمانی ستانداردە، لەبەر ئەم هۆکارانە، ئەگەر خۆی کێشە بۆ خۆی دروست نەکات وەک ئەوەی لە کرمانجی ناوەڕاست. خاڵی یەکەم. خاڵی سێەم بوونی بزوتنەوەیەکی ڕۆشنبیری فراوان لەو ناوچەیەدا خاڵی چوارەم مەسلەی ڕۆژنامە و چاپ و چاپەمەنی و کەڵەکەبوونی سامانێکی زۆری وەرگێڕان خاڵی پێنجەم بوونی قوتابخانەی شاری بابان و هەموو ئەو کاریگەریانەی کە لە دوای خۆی بەجێی هێشت خاڵی شەشەم کردنەوەی زانکۆی سلێمانی و بەشی کوردی و پێگەیاندنی دەیان کادر و پسپۆر لە زمان و ئەدەبی کوردیدا کە بە گشتی و زیاتر بایەخ بە کرمانجی ناوەڕاست دراوە. خاڵی حەوتەم، بەیانی یانزە ی ئازاری هەزار و نۆ سەد و حەفتا و دانانی زمانی کوردی کرمانجی ناوەڕاست لە کوردستاندا بە زمانی خوێندن و بواری ڕاگەیاندن. بەڵام لە ڕاستیدا زاری ستاندارد پێویستە متمانەی زۆربەی خەڵکی وڵات و سیاسیەکانیش وەربگرێت. بۆیە ئاسایی زاری ستاندارد وەک زاری دەسەڵات سەیر دەکرێت.